هەمیشە لە ڕۆژی یەکەمی جەژندا بەر لە خواردنی گۆشتی سوورەکراویگە شلێک کەلەرم یان دەخوارد سیسیلا دەفتەری یاداشتە چینیەکەی لە ژێر جێکەکەیدا دەرهێنا و کەوتە هەڵدانەوەی پەڕەکانی چەند هەفتەیەک لەوە بەر لوانکەیەکی مرواری نایبیان بە دیاری پێبەخشی کە دەمێ لەوە بەر لە باو باپیرانەوە بۆیان مابووەوە ئینجا لە دەفتەری یاداشتەکەیدا نووسی ئەو کاتێک کە دەمرم زریزە زیوینیەکەی ملوانکەکە دەپچڕێت کە مرواریە سافەکانی پێوەیە مرواریەکان بەسەر ئەر داخل دەبنەوە و دەچنەوە ناوسکی سەدەفەکانی بندەریا بڵیت کەسێک هەبێ کە لە پاش ڕۆشتنی من لە قوڵایی دەریاکاندا بە دوای مرواریەکانی مندا بگەڕێ ئەی کەس دەزانێت کە هی من بوون کەس هەیە ئەو بزانێت کە ڕۆژێک لە ڕۆژان هەموو جیهان بەملی منەوە بووە هێدی هێدی دەری قەڵەمەکەی دەکرۆشت و بیری لەو شتانە دەکردەوە کە شەوی ڕابردوو لەگەڵ فریشتەکەدا باسیان کرد هەوڵی دەدا زۆرترین باسی بێتەوە یاد و دواتریش لە دەفتەری یاداشتەکەیدا نووسی فریشتەکانی ئاسمان قەت نافەوتێن بۆ کەشی دەگەڕێتەوە بۆ ئەوەی کە ئەوان لەشێکیان نییە کە لە خوێن و گۆشت پێک هات بێت و دواتر لە ڕۆحیان جودا بێتەوە دەقڵقێنراوەکانی تری جیهان بەو شێوەیە نین هەموو شتەکانی ئێرە زۆر بە ئاسانی دەفەوتێن تەنانەت چیایەکیش بەرە بەرەدا دەڕمێت و لە دواجاردا دەبێتە زیخ و خاک هەر دەڵی هەموو شتەکانی سروشت بە هێواشی دەسووتێن دەڵیت هەموو خەڵق لە تێکەڵەیەکدا لەسەر خۆ دەسووتێ هەمیشە بە تەواوەتی لەو شتانە ناگەین کە دایان خوڵقێنین بۆ نمونە من دەتوانم هێڵکاریەک یان وێنەیەک لەسەر پارچە کاغەزێک کێشم بەڵام ئیدی مەرج نییە بزانم ئەو شتێک کە کێشاومە بە چ شێوەیەک هەست بەبوونی دەکات بەڵام ئەو شتێک کە کێشاومە خۆشتێکی زیندوو نییە لە ڕاستیدا شتە هەرە سیر و سەمەرەکە کتومت لەم خاڵەدایە ئەویش ئەوەیە کە من زیندووم لەو کاتەدا کە سیسیلیانەی توانی هیچی تر بنووسێ دەفتەرەکەی خستەوە سەر زەویەکە و پاڵێکی پێوە نایەوە بۆ ژێر جێگەکەی لەوە دەچوو دیسانەوە خەوی لێکەوت بێتەوە چونکە لە ناکاودا وی لە دەنگێک بکەوتی باش خەوتیت ئارێڵی فریشتە بوو سیسیلیا سەری بەرز کردەوە لەسەر ئەژنۆ لە خواروی جێگای خەوەکەوە دانیشت بوو وەک ئەوەی دڵنیای بکاتەوتی بەردەوام هەر لێرەدا بووم بەڵام من نەبینیت کەمێکی پێچ و تاوەڵامی دایەوە وابزانم پێم نەگوت ئیتکە فریشتەکان بە دوو شێوی جیاواز سەردانی خەڵکی دەکەن بە شێوە گشتیەکەی بەبێ ئەوەی خۆمانتان نیشان بدەین هەروەها لەلاتان دادەنیشین هەندێ جاری زۆر دەگمەنیش بە تەواوەتی خۆمانتان نیشان دەدەین بۆ نمونە هەروەک ئێستا بەڵام لە هەردوو بارەکەدا وەک فریشتەیەک ئێشک دەگرن بەڵێ لە هەردوو بارەکەدا. ئەی ئەو کاتێک کە لای کوڕە نەخۆشەکەی ئەڵمانیا دانیشتبووی بە چ شێوەیەکیان بوویت هەروا بۆ خۆم دانیشتبووم لە لای من بە تەواوەتی لەوە تێناگەم و نازانم تۆ بە چ شێوەیەک دەتوانی لەم ژوورەدا بیت و من نەتبینم ڕوونکردنەوەی ئەوەیان هێندە سەخت نییە کەواتە بۆم ڕوون بکەرەوە ئەگەر لە خەوتا لەسەر قەراق ئاوێک بیت کە قەت لەوە پێش نەتبینی بێ ئایا ئەو کاتە ناتوانانی بە شێوێک لە شێوەکان بڵێ سەردانی ئەو قەراق ئاوم کردووە بەڵێ بە شێوەیەک لە شێوەکان دەتوانم وا بڵێم باشە ئەو خەڵکانی لە قەراق ئاوەکەن تۆ دەبینن نەخێر بێگومان نە ئی خۆ دەشتوانی بەڕاستی لە ڕێگای کۆمپانیەت یا بۆرگی گەشت و گوزاریەوە سەفەر بۆ ئەو قەراغ ئاوە بکەیت بۆ کاتە خەڵکانی ئەوێ دەتوانن بتبینن چونکە بەڕاستی خۆتیان نیشان دەدەیت سیسیلیا تەماشایەکی چاوەیا قوتیەشی نەسەوز باوەکانی کردووتی بەراوردکاریەکی زۆر دانانە بوو بەڕاست ڕێک پێش ئەوەی دایکم خەبەری بێتەوە تۆ منت هێنایەوە ناو جێگاکەم وایە لە دوا چرکەدا فریا کەوتین ئەگەر فریانە کوتینایە ئەوە تووشی شۆک دەبوو ڕەنگە بە خەیاڵی خۆی وای بیزانایە کە چاک بوومەتەوە ئەو سادەی گوت ئای کە خۆشە سیسیلیا بزانە لە پڕێکدا بە تەواوەتی چاک بوویتەتەوە ئارێڵ پێکەنی زۆر سەرنج ڕاکێشە لەو کاتەدا تەماشات کەم کە خەوت لێ دەکەوێ نیشتەکان قەت ناخەون ها ئارێڵ سەری ڕاوەشاند ئێمە نازانین خەو چییە تۆ دەزانیت بە تەواوەتی نا بەڵام بێگومان کەمێ بەر لەوەی خەوت لێ بکەوێ هەست دەکەی چی لە مێشکتدا ڕوودەدا سیسیلیا شانێکی بۆ هەڵتەکاند هەڵم لێ دەکەوێت و تەواو لەوە تێناگەم و نازانم چۆنە کە دەوێری بخەوی بۆ نا چونکە نازانی کە خەبەرت دەبێتەوە یان نا بە یارمەتیت هەر هیچ نەبێ دەتوانی وەسپێکی ئەو کاتەم بۆ بکەی کە خەوت لێ دەکەوێ ئێڕەک لەو کاتەدا کە خۆمان لێ دەکەوێ بە خەبەر نین واتە لەسەر سنوورەکەین لەبەر ئەوە هیچ کەسێک پڕاوپڕ نازانێت بە چ شێوەیەک خۆمان لێ دەکەوێت ناچێتە ئەقلەوە چونکە دەبێ لەو کاتەدا گۆڕانکاریەکی گەورە لە ناو مێشکتدا ڕووبدا بەڵام ئەو کاتێک کە ئەوە ڕوودەدا ئێمە خەومان لێکەوتووە واتە ناکرێ بیر لەوە بکەین و بڵێین ئێستا خەومان لێ دەکەوێ چونکە ئەو کاتە درەنگە و واری بیرکردنەوە نەماوە مێشک هەر وەک مەکینەیە گوایە لە ناکاوێکدا خۆی دەکوژێنێتەوە بەڵام کە خۆی دەکوژێنێتەوە کارەبای تێدا نامێنێ ئەی بە چ شێوەیەک دواتر لە پار چەند سەعاتێک دەتوانێت خۆی دابگیرسێنێتەوە پرسیاری سەخت دەکەی ئێمە هەروە خۆمان لێ دەکەوێت و چەند سەعاتێک دواتر خەبەرمان دەبێتەوە و تەواو بەڕاست بۆگم هەر دەڵی سەعاتێکی لە مێشکدایە و خەبەری دەکاتەوە هەموو بەیان یەک پێنجی بوێ بۆ حەوت خەبەری دەبێتەوە هەڵدەستێت و ڕەنگی سەعاتەکە دەکوژێنێتەوە کە دەبێ پێنج دەقە دواتر لێبدا بەڵام ئەوە تەنها لەو ڕۆژانەدایە کە سوور دەزانێ دەبێ هەڵبستێ دەنا لە ڕۆژانی وەک یەکشەماندا هەر زۆر زیاتر دەخەوێ تەنانەت ئەو کاتەش خەبەری نابێتەوە کە زەنگی سەعاتەکە لێدەدا ئارێڵی فریشتا هەردوو دەستی بەم لاولادا پادا وتی وابزانم ئە ئەمە هەرە گەورەترین نهێنی سەرتاسەری گردوونە ئەمە یەکەم جار یەکەوا دەڵێ ئەخر من تەنها بیر لەو لایەنە ناکەمەوە کە پەیوەندی بە خەونەوە هەیە ئەی بیر لە چی تریش دەکەیتەوە سیسیلا لەسەر جێگاکەی خۆی قوت کردەوە و ئارێڵیش بە قوڵی تەماشای ناوچاوی کرد ئێوە لەسەر ئەستێرەیەکی بچکۆلی ئەم گردونەدا لە ئەتۆم و گەردی لە قوڵقێنراون لێرەدا پێست بووم و پێنج شەش هەستان بۆ دروست بووە کە دەتوانن لە ڕێگەیانەوە هەست بە چواردەورتان بکەن بەڵام لەناو ئەم کەللە سەرەڕەقەدا کە هەر لە گەج یان بەردی کلسی دەچێ مێشکێکی نەرمتان هەیە و لە ڕێگەیەوە دەتوانن بخەون و خەون ببینن بیر بکەنەوە و شتەکانتان لە بیر بێ سیسیلیاوتی لەوە پێشوتم پێم خۆش نیە باسی ئەو شتانەی ناو لەشمان بکەیت کەواتە با باسی ڕۆح بکەین سیسیلیا ڕەنگە ئەویش لە ناو لەشدا بێ بەڵام خۆ ڕۆح بە هەمان شێوەی دڵ و گورچیلەکان بەشێکی لەش نییە ئیتیلیا دیسانەوە ڕووی تێکردەوە وتی باشە کەواتە باسی ڕۆح بکە بەڵام واز لە دڵ و گورچیلە بهێنە گەورەترین نهێنی ئەو شتەیە کە ئێوە پێی دەڵێن یادەوەری بۆ نمونە تۆ دەتوانی کەسێ بناسیتەوە کە زۆر زۆر لەوە پێش بینیوتە ئەگەر لە شارێکی گەورەدا بێت و کەڕەتێکی تر ئەو شاگردە هەزەلیە ببینیتەوە کە زوو زوو دەستی دەهێنا بەسەرتا ئەوە یەکسەر بیرت دەکەوێتەوە هەرچەندە ئەو کاتی کە بینی بووت لە گۆڕەپانێکدا بوویت و سەدان کەسی تریشی تێدا بوو لە کریتاش بوویت سەرێکی بۆ لەقاند چ لەم ژوورە دابیت و چ لە کریتا هی جیاوازیەکی نییە بۆ من ئەو شاگردت لە یاد دەبێت وانە زۆر بە باشی لە یادمە ئارێڵ بە باشی بۆی دانیشت بوو هەز بەچی دەکەی کە لە ناو مێشکتدا کاتێک کە شتێکت بیر دەکەوێتەوە ئەیچی بەسەر ئەو هەموو ئەتۆم و گەردیلانی ناو مێشکتدا دێن تۆ لەو بڕواایەدای لە پڕێکدا بگەڕێنەوە بۆ دواوە و کتومت بەو شێوە بوەستنەوە کە کاتی خۆی ئەزمموی ئەو شتت کردووە کە ئێستاکە بیری لێ دەکەیتەوە ئیزیلیا سەری سوورما بوو لە تاوا دەمیدا بچڕی بوو من قەت لەوە پێش بەو شێوەیە بیرم لەوە نەکردوتەوە ئارێل لەوێدا کەمێک نائارام بووتی و پێ دوایە بەردەکانی قەراق دەریایەکی خۆڕ ئەو شوێنیان لە بیر بێ کە تەنها دوو خلک لەوە پێشتیدا بوون بە هیچ شێوەیەک هیچ شتێک هێندەی شوێنی بەردەکانی قەراغ دەریا زووترێک لە یاد ناکرێن بەدەر لەوەش بەرد بە هیچ جۆرێک توانای یادکردنی هیچ شتێکی نییە بەڵام ئەتۆم و گردیلەکانی ناومێشکت توانای لە یادبوونی شتەکانیان هەیە و دەزانن شتەکان چەندە هەساڵ لەوە بەر بە شێوەیەک بوون هەرچەندە پاشان چەندەها شەپۆلی ئەندێشە و یادەوەریان بەسەردا هاتووە باشە بیرکردنەوە یادەوەری کەمێک لە نەخشی دیاریکراوی هەندێ بەردی وردی قەراق دەریای ئاگایی ناچێ دیزیلا خۆی تووڕە کرد تۆش دەتوانی شتت لایەت بێ توتت لە بیرمە باپیرە تووشی نەخۆشی هەوکردنی سیەکان بوو بوو ڕاستە بەڵام من خاوەنی ڕۆحێک نیم کە لە سەدان هزار ئەتۆم و گەردی لە پێک هاتبێ ئەی ڕۆحی تۆ لە چی پێک هاتووە ڕۆحی من ڕاستەوخۆ لە هزری خودداوە هاتووەتە دەر ئیسیلیا باش بیری کردەوە و دواتر وتی ڕەنگە ڕۆحی منی شاروا بێ ڕاستە ڕۆحی من لە ئەتۆم و گەردی لە پێگاتووە بەڵام لەگەڵ ئەوەشدا پێدەچێ ڕاستەوخۆ لە هزری خودداوە هات بێتە دەرەوە ئارێڵ بە پیسێکەوە قسەکەی سیسیلیای ڕەت کردەوە وتی بە هەر حاڵ لە کاتی ئێستادا باسی ئاسمان ناکەین تو خۆت پەیمانت دامێکە باسی ئاسمانم بۆ بکەیت دەتوانی دواتر باسی ئاسمان بکەین سیسیلیا بەڕاز لەو کاتانەدا کە باسی ڕۆحی مرۆڤ دەکەین باسی شتێک دەکەین کە زۆر لە ئاسمان و نزیکە سیسیلیا سەری هەڵبڕی و تەماشایەکی بن میچەکەی کرد نەنکم دەڵێ ڕۆح شتێکی خواییە دیارە نەنکێکی زۆر زیرەکت هەیە جگە لەوەش نزیکەی هەموو ئینجیل و چیرۆکی خواوەندەکانی سنۆرەی لەبەرە تەواوە ئەوە دیسانەوە هاتەوە بەردەممان چی هاتەوە بەردەممان وەک ئەو حاڵەتی کە ئەو دەتوانێت شتێکی لەبەر بێ بەشێکی ئەو نهێنیە گەورەیە پێک دەهێنێ کە باسی دەکەین تۆقەت بیرت لەوە کردو تۆ کە مێشکی مرۆڤ پڕنەهێنی ترین مادەی گردونە نا بەر لە ئێستا بیرم لەوە نەکردبووەوە هەموو ئەو ئەتۆمانی کە مێشکتیان پێگەێناوە کاتی خۆی لەسەر ئەستێرەیەکی بچکۆ لە دروست بوون بەڵام دواتر بە شێوەیەکی سەرسوڕهێنەر بەیەکەوە ئاڵان و بوون بەو شتێک کە ئێوە پێی دەڵێن ئاگایی واتە بەو شێوەیە ڕۆحی مرۆڤ لە مێشکێکدا دەدرەوشێتەوە کە لەو گەردە نایابانە چنراوە کە کاتی خۆی لە ئەستێرەکانی ئاسمانەوە پژاوەتە خوارەوە هەست و ئەندێشەی مرۆڤ لەسەر ئەو گردی ئەستێرە بێوێنەیان لە لەوەڕێن و کە بەردەوام دەکرێت بە شێوەیەکی جیاواز و نوێ پێکەوە بلکێنەوە واتە لەوانەیە کەمێ لە گردی ئەستێرەکەی بیت لەحمیش لە مێشکی منیشدا هەبێ لە بیرکردنەوەکانی شتدایە لە هەموو ئەو یادەوەریانەشدا کە لە لات کاڵەکە بوون سیسیلیا دەیویست لە پەنجەرەکەەوە تەماشای دەرۆ بکات و ئارێڵیش بەردەوام بوو لەسەر قسەکانی